بەداردەستەکە گەنجێک هەڵدەبژێرێ و گەنجەکە لە جێی ئەو دادەنیشێ، ئەم دووە بە گۆرانی دەکەونە گفتوگۆ، کچ. بەفر چیای داپۆشیوە رێوبان دیار نییە. چ گیا نییە، کاوڕی خوری زێڕ بیخۆ. کوڕ. بەفر دەتوێتەوە وەک رووباری زیوین، شۆڕ دەبێتەوە کاوڕی زێڕین، لەسەر سنگی تۆ دەلەوەڕێ، ئێ دێ، ئێ دێ دەلالێنێ. جووتێکی تر دێنە پێشەوە کچ عزیایەک بەری ئاوی کانی ساردی گرتووە لێ ناگەڕێ نێری زێڕین تێر ئاو بخواتەوە کوڕ بە عزیایی ناو کانی سارد مەمان ترسێنە نێری تێر تێر ئاوی چاوی تۆ دەخواتەوە ئێ دێ ئێ دێ دەلا لێ لێ. جووتێکی تر دێنە پێشەوە کوڕ. لە دۆڵان زریانە. ڕووبار یەک پارچە شەختەیە. کچەکە مێردم پێ بکە. با ماڵێکی نوێ پێکەوە بنێین. کچ، بۆ خۆت لە گوندێکی تر، لە کچێکی تر بگەڕێ. لە حەوشەی ئێوە، کەو ناچێتە ناو کۆڵێتی مریشکان. ئێ دێ، ئێ دێ دەلا لێ لێ. هەموو چەپە دەکوتن و پێ دەکەنن، شەوی درێژی زستان بەم جۆرە دەبەنە سەر. ئەی گۆرانی دڵداریی داغستان، کە کوڕە داوایی لە کچە دەکرد مێردی پێ بکات، نا مەردێک دەچوو هەڵی دەگرت. کە بە ڕیزەوە لە دەرگای ماڵی کچەیان دەدا، یەکێکی تر لە پەنجەرەوە بازی دەدا ژوورێ. ڕۆژگار دێ و دەڕوا، بەڵام گۆرانی هەر دەمێنێ. گۆرانیبێژ گۆرانی دروست دەکا و گۆرانی گۆرانیبێژ دروست دەکات. ئایا زەماوەند بێ گۆرانی دەبێ؟ ڕۆژ بەبێ گۆرانی دەڕوا؟ پیاو بەبێ گۆرانی دەژی؟ لە دەڤەرەکەمانا دەڵێن، ئەوەی هیچ گۆرانی نەزانێ نابێ لە خانوودا بژی، دەبێ لە کۆڵێتدا بژی. هەروەها دەڵێن، ئەو زەبەلاحەی دڵداری نەکردبێ، بەژنی ناگاتە پشتێنی دڵدارێک. چیرۆکێک لە مەحموود دەگێڕنەوە، لە کاتی شەڕی یەکەمی جیهانی لە سەنگەری کارپاسیدا لەگەڵ سوارەی داغستانیدا بوو. لەوێ بوو گۆرانی مێرەمی نووسی و هەموو هاوڕێکانی لە کاتی حەسانەوەدا دەیانچڵی، ئەمەش چیرۆکی گۆرانییەکەیە. دوای شەڕێکی گران هێزەکانی ڕووس گوندێکیان لە دەست نەمساوییەکان دەرهێنا. مەحموود کەڕاوی دوژمنی دەنا، خۆی لە تەنیشت کڵێسەیەک دۆزییەوە. نەمساوییەکی زەندەق چوو لە دەرگاوە دەرپەڕی، بەڵام کە چاوی بەم چیاییە تۆقێنەرە کەوت خۆی لە ژوورێ کوتایەوە. هەمووی چەند ڕۆژێک بوو مەحموود برای کوژرابوو، شێتی تۆڵە سەندنەوە بوو. بێ ئەوەی تۆزقاڵێ بیر بکاتەوە خۆی لە ئەسپەکەی فڕێ دایە خوارێ و خەنجەری هەڵکێشا و کەوتە دە دوای کابرای نەمساوی بۆ ئەوەی پەل پەلی بکا. خۆی کرد بە ناو کڵێسەکەدا. هەڵوێستەیەکی کرد. دیتی کابرای نەمساوی چووبووە سەر چۆک. نوێژی بۆ پەیکەری مێرەمی پاکیزە دەکرد. لە داغستاندا یەکێ لە کڕنۆش بردندا بێ کەس دەستی ناداتێ، بە تایبەتی ئەگەر خەریکی نوێژ بێ. سەرباری ئەمەش، ئەو ئافرەتەی کابرای نەمساوی نوێژی لە بەردەمدا دەکرد، ئەوەندە جوان بوو مەحموودی ڕاچەنان. مەحموود کتوپڕ مووی خۆشەویستی هاتەوە یاد. چاوی، خەمی ناو چاوی. ڕوخساری، بەرگی، خەنجەری لە دەست بەربووە. نازانم داخۆ کابرای نەمساوی پاشان چیرۆکەی چۆن گێڕاوەتەوە، بەڵام ئەوەندە هەیە ئەم چیاییە تۆقێنەرە لە تەنیشت کابرا چۆکی دادا و بە دابی دیانانی کەوتە نوێژکردن، پەنجەی لە هەنیە و شان و سنگی دا. مەحموود ئاگای لێ نەبوو کەی کابرای نەمساوی ڕۆیشت، بەڵام کە هاتەوە سەر خۆی، شیعرە بەناوبانگەکەی مێرەمی نووسی کە باسی مێرەم دەکا. بە لای ئەوەوە مووی و مێرەم ببوونە یەک. لەبارەی مێرەمی دەنووسی بیری لە مووی دەکردەوە، لەبارەی مووی دەنووسی بیری لە مێرەم دەکردەوە. لەو ڕۆژە بە دواوە مەحموود لەم دونیایەدا تەنیا دانی بە یەک شت دەنا و بەس، خۆشەویستی. دڵی هیچ گۆرانی تری قبوڵ نەدەکرد. لە ناو گۆرانیبێژەکانی داغستان کەس نەبووە لە گۆرانیدا بگاتە بەرزایی سۆز و قوڵایی هەستی ئەوەوە. هەرگیز ئاگای لەوە نەبووە کە شیعری نووسیوە، بە شیعر دواوە، قسەی نەکردووە و گۆرانی گوتووە، وەک ئەوەی کە یەکێتر قسەی بۆ کردبێ و گۆرانی بۆ گرتبێ وا بووە. هەموو سەرکەوتنی خۆی لە مووی و هەستی بەرامبەر مووی دەزانی. ئەگەر برادەرێک بێجگە لە مووی باسی شتێکی تری بۆ بکردایە گوێی لێ نەدەگرت. باوکی ئاوەهای بۆ گێڕامەوە. زۆر کەس دەهاتن لای مەحموود، بەڵام تەنیا دڵدار هەستیان بە هێزی وشەکانی کردبوو. داوایان لێ دەکرد شیعریان بۆ دابنێ. هەبوو یەکەم جار بوو کەوتبووە داوی دڵداری و نەیدەزانی چۆن بە بەر ڕووی خۆشەویستەکەی هەڵبێنێ. هەبوو خۆشەویستەکەی مێردی بە یەکێکی تر کردبوو. کابرای دڵتەنگ نەیدەزانی چ لەگەڵ ئەم خەم و جەخارە بکا کلێکی دەپچڕاندەوە. هەبوو حەزی لە بێوەژنێک دەکرد و نەیدەزانی چۆن دڵی نەرم بکا. هەبوو تەفرە درا. هەبوو لە خۆشەویستیدا شێوا بوو. هەبوون بە شەڕ هاتبوون. هەبوون لێک دوودابوون. چەند کەس هەیە ئەوەندە دڵدار هەیە چەند لە خۆشەویستی هەیە ئەوەندە دڵدار هەیە قەت دویشیان وەکو یەک نین جا مەحمود شعری وایدا دەنا بۆ هەموو کەسێک و لەگەڵ هەموو بارێک دەگونجا دڵدار و دڵخوازی پێک شاد دەکرد، شەڕکەری پێک دەهێنانەوە، دڵی بێوەژنی خەفەتبار و بێمنداڵی نەرم دەکرد، زاتی دەخستە بەر لاوان، بێ ئەمەکی شەرمەزار دەکرد، دڵی تەفرە دراوانی دەدایەوە. یەکێ لێی پرسی، تۆ چۆن دەتوانی شیعری وا دابنێی کە لەگەڵ میزاجی زۆربەی ئەم خەڵکە جیاوازە بگونجێ؟ مەحموود گوتی. بۆی هەیە چارەنووسی هەموو کەس لە ناو یەک دڵا بێ. بۆ چما ئەمن شێعر بۆ ئەوان دەنووسم؟ بۆ خۆشەویستی ئەوان؟ ئازاری ئەوان؟ نەخێر، من لە بارەی خۆمەوە دەنووسم، خۆم، بە گەنجی کە کوڕی ڕەژووکەرێکی بێنەوا بووم، لە گوندی بێتلی حەزم لە مووی کرد بەڵام مووی شووی بەیەشێشی دی کرد هەر وەخت بوو لە هەژمەتان دڵم تەقێ پاشان مووی مێردی مرد و بەبێۆژنی مایە و دیسان دڵم حەجمانی لێبڕا بەڵێ من هەموو شتێ لەبارەی خۆشەویستیەوە دەزانم جا بۆ دەبێت شعل لەبارەی خەلکی ترەوە بنووس هەروەها دەڵێن خەڵک داوایان لە مەحمود دەکرد شعر لەبارەی ئەوانەوە بنووسێ کە مردوونیان لە شەردا کوژراون دایکی بۆ جگەرگۆشەکەی خوشکێ بۆ برایەکەی، ژنێ بۆ مێردی، دەزگیرانێ بۆ دڵداری، بەڵام مەحموول نەیدەتوانی شیعری وا دەربنێ، دەیگوت، من کە تەنانەت لە کاتی شەڕی شیعری دڵداریم دادەنا، ئێستا لە گوندێکی هێمن و ئارام چۆن دەتوانم شیعر لەبارەی شەڕەوە بنووسم؟ چیاییەکان دەڵێن، تەنیا ئەو کاتەی کە شەڕ دێ، بە ڕاستی گۆرانی ئاشتیت خۆش دەوێ. هەروەها دەڵێن، بۆ ئەوەی خۆشەویستی خۆت تاقی بکەیتەوە، بڕۆ ناو مەیدانی شەڕ. خەنجەر دوو دەمی هەیە یەکێ خۆشەویستیە بۆ وڵاتی خۆت ئەوەی تەڕەقە بۆ دوژمنان پاندور دووژەی هەیە یەکێ بۆ گۆرانی ڕقە ئەوەی تر بۆ گۆرانی خۆشەویستیە لەبارەی چیاییانەوە دەڵێن کە دەستێک لە ملی خۆشەویستیان دەکەن دەستەکەی تریان لەسەر خەنجەرە بەلاش نییە کە زۆر گۆرانی و چیرۆکی کۆن بە زەبرێکی خەنجەر کۆتاییان دێ، زۆریش کۆتاییان ئەوەیە کە چیاییەکە دەگەڕێتەوە گوند و کچێکی لە پێش خۆی سوار کردووە. کە گۆڕی کۆن لە شاخان دەدۆزنەوە، خەنجەر و شیریان تێدایە، ئەدی بۆ پاندووریان تێدا نییە؟ پاندوور بۆ زیندووان بە جێ دەمێنێ تا گۆرانی بە پاڵەوانە مردووەکان هەڵبڵێن، جا ئەگەر چەک قات ببێ، ئەگەر یەک خەنجەر نەمێنێ، گۆرانی هەر دەمێنێ. باوکم دەیگوت میوانی ئاسایی میوانی ماڵی تۆیە، بەڵام میوانی گۆرانیبێژ و سازندە میوانی سەراپای دێیە. هەموو کەس بە پیریەوە دەچێ و هەموو کەسیش بڕی دەکا. بۆ نموونە مەحموود هەمیشە لە حاکم گەرمتر بە خێر هاتنی دەکرا. ڕەنگە هەر بۆیەش بێ کە حاکم گۆرانیبێژی سەربەستیان خۆش ناوێ. باوکم باسی دوو ڕێبواری داغستانی دەکرد، کە تاریک داهات یەکێ بەوەی تری گوت، وەختی حەسانەوەمان نەهاتووە؟ شەو داهات، تۆش سەرماتە و ماندووی، ئەوەتە گوندێک با لابدەین و ئەم شەو لێرە بمێنینەوە. ڕاستە سەرمام و ماندووشم، ڕاستت دەوێ نەخۆشیشم، بەڵام من لانادەمە ئەم گوندە. بۆچی؟ گوندێکی کرێتە. کەس گۆرانی لێ نەبیستووم. ڕەنگە ڕێبوار تووشی گوندی وا ببن، بەڵام کەس ناتوانێت دەرهەق داغستان بڵێت با بە تەک ئەم وڵاتەدا بڕۆین و لانەدەین، کەس گۆرانی لەم وڵاتە نەبیستووە. مارلینسکی لە کتێبەکەیدا گۆرانی داغستانی بە نموونە هێناوە. بلینسکی دەیگوت ئەو گۆرانییانە لە کتێبەکە بەنرخترن. دەیگوت پوشکین شەرمی پێ نەبووە بە هی خۆیان دابنێ. لێرمەنتۆف بەلاوی لە تەمەرخان شورا گوێی لە گۆرانی شاخان بوو، هەرچەندە زمانی ئێمەی نەدەزانی بەڵام زۆر ئیتهام لێ وەردەگرت. پڕۆفیسۆر ئۆسلار دەیگوت ئاوازەکانی گونیب خەڵاتی جوانین بۆ مرۆڤایەتی. کێ و چی ئەم دەنگ و گۆرانیانەی بە ئێمە بەخشیوە؟ کێ چیاییەکانی فێری ئەم هەستە کردووە؟ هەڵۆ ئەسپ! شم شێر و گیا لانک هەر چوار ڕووباری قۆیسو و قەزوینی سەربەست مێرەمی دڵخوازی مەحموود سەراپای مێژووی داغستا هەموو زمانەکانی تێک ڕای داغستا جارێکیان لە ئەوتالیبیان پرسی چەند شاعیر لە داغستانە هەن سێ چوار میلیۆن دەبێت شتیوا چۆن دەبێت بە هەمووتان یەک ملیۆن ئەبو تالیب گوتی، هەر یەکە سێ چوار شاعیری تێدایە، بەڵام هەموو شاعیرەکان گۆرانی ناهۆننەوە، هەموو کەسیش پێیان نازانێ. بەڵام لەگەڵ ئەمەشا باشترین شاعیر کێیە؟ ئەبو تالیب گوتی، ئەوەی لە هەمووانیش باشتر بێ، یەک هەر هەیە لەو باشتر بێ، بەڵام ناوی یەکێکە دە دەبێ. کێیە؟ ئەبو تالیب گوتی، دایگی داغستانی. چیاییەکان بە گشتی تەنیا سێ گۆرانی دەزانن. ئەمانە چین؟ ئەبو تالیب گوتی، یەکەم، ئەو گۆرانییەیە کاتێ دایک منداڵی دەبێ و لە تەنیشت بێشکەی دادەنیشێ و دەیچڕێ. پێیان گوت، ئەدی دووەم؟ ئەبو تالیب گوتی، دووەم ئەو گۆرانییەیە کە کاتێ دایک کوڕی دەفەوتێ و دادەنیشێ و دەیچڕێ. ئەدی سێهەم؟